بەناوی خودای بەخشندە و میهرەبان. هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە تەسبیحات و ستایشی خودا دەکەن، ئەو خودایەی کە پادشایە و شاهی شاهانە، پاک و بێگەرد و پوختە، باڵادەست و دانایە. هەر ئەو زاتەیە لەناو خەڵکێکی نەخوێندەواردا پێغەمبەرێکی لە خۆیان ڕەوانە کرد ئایەتەکانی قورئانەکەی ئەویان بەسەردا دەخوێنێتەوە و دڵ و دەروون و ڕواڵەت و ئاشکرا و نادیاریان پوختە دەکات فێری قورئان و دانایی و شەریعەتیان دەکات بەڕاستی ئەوانە پێشتر لە گومڕایی و سەرلێشێواویەکی ئاشکرادا گیریان خواردبوو لە ئایندەدا خەڵکی تریش دێن موسڵمان دەبن لە گەل و میللەتان پەیوەست دەبن بەمانەوە، بێگومان ئەو زاتە باڵادەست و دانا و کار دروستە، ئەوە ڕێز و بەهرەیەکی خوداییە دەیبەخشێت بەو کەسەی کە خودا خۆی ئارەزووی بکات و شایستە بێت، خوداش خاوەنی بەخشش و بەهرەی گەورە و بێ سنوورە. وێنەی ئەوانەی کە تەوراتیان درا بەسەردا تا پەیڕەوی بکەن، پاشان هەڵیان نەگرت و پەیڕەویان نەکرد، وەک گوێدرێژێک وایە کە بارە کتێبێکی هەڵگرتبێت، ئای کە چەندە ناشرینە وێنە و نموونەی ئەوانەی کە ئایەتەکانی خودایان بە درۆ زانیوە و بڕوایان پێی نەبوو، بێگومان خودا هیدایەت و ڕێنمووی ستەمکاران ناکات. ئەی پێغەمبەر، پێیان بڵێ، ئەی ئەوانەی لەسەر دینی جوولەکەن، ئەگەر ئێوە بڕواتان وایە کە بەڕاستی ئێوە دۆست و لایەنگری خودان جگەل لە خەڵکی تر کەواتە داوای مردن بکەن و ئاواتی مەرگ بخوازن تا لە ژیانی پڕمەینەتی دنیادا ڕزگارتان ببێت و بە بەهشت و دیداری پەروەردگار شاد ببن کە چیەوانە هەرگیزا و هەرگیز ئاواتی وا ناخوازن و مردن داوا ناکەن چونکە خۆیان دەزانن چیان دەست پێشکەری کردووە خوداش زانایە بە کار و کردەوەی ستەمکاران. ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڕاستی ئەو مردنەی کە ڕادەکەن لە دەستی هەر یەخەتان پێدەگرێت، لەوە دواش دەگەڕێنرێنەوە بۆ لای کەسێک کە زانایە بە نهێنی و ئاشکرا، ئەوسا ئاگادارتان دەکات بەوەی کە دەتانکرد. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە! کاتێک کە بانگ درا بۆ نوێژ لە ڕۆژی هەینیدا، ئێوە بەپەلە بچن بەدەم یادی خوداوە و واز لە کڕین و فرۆشتن بهێنن، چونکە ئەو کارەتان چاکترە بۆتان ئەگەر بزانن و تێبگەن. جا کاتێک نوێژ تەواو بوو، ئەوە بڵاو ببنەوە بە زەویدا و بەتەمای بەخششی خودا هەوڵ و کۆشش بدەن، یادی خودا زۆر بکەن لە هەموو چالاکیەکانی ژیاندا با ناوی ئەو زاتە لەسەر زار و لەناو دڵتاندا بێت بۆ ئەوەی سەرفرازی هەمیشەیی بەدەست بهێنن. پاشان خودا گلەیی لە زۆربەی ئیمانداران دەکات ئەوانەی کە قافلەی بازرگانیان بینی دەوری پێغەمبەر صلی اللە علیه وسلم یان چۆل کرد کاتێک بازرگانیەک یان یاری و گەمەیەک ببینن ئەوە دەچن بەدەمیەوە تۆش بەجێ دێڵن لە کاتێکدا تۆ وەستاوی بە پێوە وتار دەخوێنیتەوە پێیان بڵێ ئەو پاداشت و بەشەی کە لای خدایە بۆ ئیمانداران چاکترە لەو یاری و گەمە و بازرگانیە خداش چاکترین ڕۆزی بەخشە بە سەرجەم خەڵکی